پاشان خودا لەسەر تەختی فەرمان ڕەواییەوە سەرپەرشتی کار و فەرمانی دروستکراوانی دەکات و ئەوەی ئەو علمی پێی هەیە و دەیزانێت و دەیەوێت هەر ئەوە پێش دێت خەڵچینە جگەل لەو خدایە کەس نییە پشتیوانیتان لێ بکات یان تکاکارتان بێت ئایا یاداوەری وەردەگرن و تێدەگەن؟ ئا ئەو خودایە زانایە بە نهێنی و ئاشکراکان لە هەمان کاتدا خاوەن دەسەڵات و میهرەبانیشە. الذی احسن کل شیء خلقه وبدء خلق الانسان من طین. ئەو خودایە زاتێکە هەموو شتێکی بە چاکی و ڕێک و پێکی بەدیهێناوە لە سەرەتاوە ئادەمیزادی لە قوڕ دروست کردووە ثم جعل نسله من سلالة من ماء مهين پاشان زنجیرەی نەوەکانی لە ئاوێکی سادە و بێ نرخ بەدی هێناوە لەگەڵ ئەو هەموو بەڵگە بەهێزانەدا خودانەناسان دەیان وت ئەگەر ئێمە مردین و بزربووین لە توێی خاچی زەویدا ئایا جارێکی تر سەر لە نوێ دروست دەکرینەوە؟ نەخێرون نابن بەڵکو ئەوانە هەر قسەی بەتاڵ و پڕوپوش دەکەن ئەجینا لە بنەڕەتدا بە ئامادەبوونی بەردەم بارەگای پەروەردگاریان بێ باوەڕن. ئەگەر دەتبینی کاتێک ئەو تاوانبارانە کە باوەڕیان بە زیندوو بوونەوە نەبوو خەجاڵەت و سەرشۆڕن لە بەردەم دادگای خوداییدا دەڵێن پەروەردگارە ئەوە ئیتر بە چاوی خۆمان بینیمان بە گوێی خۆمان بیستمان ئەوەی بڕوامان پێی نەبوو ئێستا ئێمە بگێڕەرەوە بۆ دنیا مەرج بێت هەر کار و کردەوەی چاکە ئەنجام بدەین ئێمە ئێستا تەواو دڵنیین. بەڕاستی تەنها ئەوانە بڕوا بە ئایەتەکانی ئێمە دەهێنن کاتێک یاداوەری دەکرێن پێی خێرا سوژدە دەبن تەزبیحات و سوپاسگوزاری پەروەردگاریان دەکەن لە کاتێکدا ئەوانە بە هیچ شێوەیەک فیزیان نییە و خۆیان بە گەورە نازانن تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا بەڵکو ئەوانەی کە باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە شوێنیان باخچەکانی بەهشتە کە بۆ هەمیشە جێگەی حەوانەوە و حەسانەوەیانە هەر لەوێ دادەبەزن لە پاداشی کار و کردەوەیەک کە دەیان کرد وأما الذين فسقوا فمأواهم النار ئەوانەشی تاوانبار و یاخی بوون شوێنیان ناو ئاگری دۆزەخە هەر کاتێک ویستیان لی دەربچن دەگەڕێندرێنەوە بۆ ناوی پێیان دەوترێت بچێژن سزایە و ئاگرەی کە بڕواتان پێی نەبوو ولنذيقنهم من العذاب الأدنى دون العذاب الأكبر لعلهم يرجعون سوێن بە خودا ئێمە تاڵاو لە دنیادا دەکەین بە گەرویاندا بەڕاستی پەروەردگارت خۆی دوای ئەوەی کە بوونە چەندەها دەستە و گرۆ لە ڕۆژی قیامەتدا لە یەک جیایان دەکاتەوە چاک و خراپیان دیاری دەکات لەو شتانەدا کەوا ئەوان کێشەیان تێدا دەکرد و ڕووبەڕووی یەک دەبوونەوە و بەرامبەر یەک دەوەستانەوە. افلا یبصرون ئایا سەرنجیان نەداوە کە بەڕاستی چۆن ئێمە ئاو چێش دەکەین و دەیبین بۆ زەوی و زاری وشک و بێڕوەک جا بەو ئاوە ڕوەک و گژ و جیا دەردەهێنین کە ماڵاتیان و خۆشیان لێی دەخۆن ئایا ئەوە نابین و سەرنج نادەن وەقولونە مەتەهادە الفتح إن كنتم صادقین بێباوەڕان دەڵێن، باشە ئەوە کەی ئەم جیاکردنەوە و سەرکەوتنی ئیماندارە پێش دێت ئەگەر ڕاست دەکەن؟ قل یوم الفتح لا ینفع الذین کفروا ایمانهم ولا هم ینظرون ئەی محەممەد پێیان بڵێ ڕۆژی جیاکردنەوە و سەرکەوتنی ئیمان باوەڕهێنانی کافران هیچ سوودی نابێت بۆیان